بیرەوەرێکانی چارلی چاپلن. وەرگێڕانی لە ئینگلیزیەوە، ئەمین شوان. خوێندنەوەی یاسین قادر بەرزنجی هەواڵ عوسمان. ئەڵقەی سی و هەشت. زەریای ئەتلانتیک هەتا چاو بڕبکە هەر شینە و شەپۆل دەئاوێ. منداڵەکان لە سەربانی پاپۆڕەکە خەریکی یاری بوون. ئۆنا و منیش پێکەوە لەسەر دوو کورسی دانیشتبووین، لەم وەزعەدا هەستم دەکرد لەو پەڕی شادیدا، شادییەکی ئەوتۆ کە زۆر نزیک بووبووەوە لە خەمباری. بە سۆزەوە پێکەوە باسی ئەو دۆست و برادەرانەمان ئەکرد کە جێمان دەهێشتن. تەنانەت باسی ڕەفتاری دۆستانەی دایرەی کۆچکردنیشمان کرد. پیاو چەند بە ئاسانی دڵی بە بچترین دەستبەسەرداهێنان و خاو دەبێتەوە. بەڕاستی دوژمنایەتی بارێکی گرانە بەسەر دڵی ئادەمیزادەوە. ڕۆژی دوایی نیوەڕۆژەیەکی پاشایانەمان کرد. جگە لە هەردووکمان سێ مێیوانی تریشمان هەبوو کە دووانیان ئارتور ڕۆبنیشتاین و ژنەکەی و ئەوی تریان هاری کروکەر بوو. بەڵام هێشتا نانخواردنمان تەواو نەکردبوو پۆستەچی ئەکات و تەلەگرافێکی دایە کرۆکەر. ئەویش بێ ئەوەی سەیری بکات خستیە گیرفانیەوە. کابرا وتی. بە پەلە داوای وەڵامی دەکەن. خوێندیەوە ڕەنگی هەڵبزرکا و هەستا و پاش ئیزن وەرگرتن بەرەو کابینەکەی خۆی ڕۆیشت. پاش نەختێک ناردی بەدوامدا. کە چووم تەلگرافەکەی بۆ خوێندمەوە کە تێیدا نووسرابوو ئیتر قەدەغەیە من پێ بنێمە سەر خاکی وڵاتە یەکگرتووەکان و ئەگەر بمەوێ بگەڕێمەوە دەبێ بچمە بەردەم لیژنەیەکی پرسیارکردنی دایرەی کۆچکردن تا لەبارەی هەندێ تاوانەوە کە سروشتی سیاسی و پەیوەندیان بە ڕەوشتەوە هەیە وەڵامیان بدەمەوە. ئاژانسی دەنگوباسی یۆنایتد پرێس لێی پرسیم ئایا هیچ قسەیەکم هەیە لەم بارەیەوە بیکەم، دەمارەکانم یەکە بە یەکە گرژ بوون و تووکی سەرم بوون بە شووژن. چوونەوە یان نەچوونەوەم بۆ ئەو وڵاتە ناشادە ئەوەندە بە لاوە مەبەست نەبوو، پڕ بە دڵ ئارەزووم لێ بوو بە دەم پێیان بڵێم وەی بەسەر هەردوو چاوم. منیش کاسەی سەبرم لە ڕەوشتی لە خۆبایی و ڕیسواکارانەی ئەمریکا پڕ بووە و ئیتر وزەی مانەوەم تێیدا نەماوە. بەڵام هەرچییەکم هەبوو نەبوو لە ئەمریکا بەجێ مابوو. دەترسام ڕێگەیەک بۆ دەستبەسەراگرتنی بدۆزنەوە. بۆیە خەیاڵێک هات بە سەرمدا کە بگەڕێمەوە و وەڵامی تۆمەتەکانیان بدەمەوە و پێیان بڵێم ئەو پسووڵەی ڕێگادانی گەڕانەوەیە کە دراوە پێم تەنها پارچە قاقەزێکی بێنەرخ نییە بەڵکو بەڵگەیەکە کە لەلایەن حکوومەتتی وڵاتە یەکردووەکانی ئەمریکاوە دراوە پێم ئیتر پاپۆڕەکە شڵەژە لافاوی تەلۆگراف لە هەموو ئۆرگانەکانی ڕۆژنامەگەری جیهانەوە هێرشیەنە چارلی لەبارەی ئەم بڕیارەوە چی دەڵی گەیشتینە ساو ثەمتین لەوێشەوە بۆ لەندەن سەفرەکە زۆر خۆش نەبوو چونکە سەر ڕای ئەم خەمە مەراقیەوەم لە دڵا بوو ئایا ئەوە ناو منداڵەکان ئەنگل تەرەیان چۆن دێتە بەرچاو چونکە چەند ساڵ بوو بە شان و باهووی خوارووی ڕۆژئاوای ئینگلتەرە و دیڤۆنشایەر و کۆرنواڵمدا بۆیان هەڵدەدا. کەچی ئێستا هەر بە ناو، خانووبەرەی لە خشتی سوور دروستکراو و کێلگەی پڕ لە خانووبەرەی لەیەک جودا تێپەڕ دەبین. تا ئۆنا تەقی کرد لە گیانی و وتی. خۆ ئەم وڵاتە هەمووی لەیەک دەچێ. منیش وتم، تۆزێ مۆڵەتم بەرێ، ئێمە تازە لە ساوثهەمپتن دەرچووین. کە گەیشتینە لەندەن، خەڵکێکی زۆر بۆ پێشوازیمان هاتبوونە ئێزگەی واتەرلوو. لە نهۆمی پێنجەمی هۆتێل ساڤۆی دابەزین. پردی نوێی واتەرلووم نیشانی ئۆنا دا کە ئەگەر چی بە دیمەن جوانە بەڵام ئێستا ئەوەندە پڕمانا نییە بۆ من. ئەوە نەبێ کە ڕێگاکەی بەشێکە لە یادگاری منداڵیم. بێدەنگ لەگەڵ ئۆنادا دانیشتبووین، هەمیشە عاشقی جوانی دیمەنی دەمەوئێوارانی پەنجەرەکانی نیویۆرکم. بەڵام. ئەمانە هەرگیز ناگەن بە دیمەنی ڕووبارەکەی لەندەن لە پەنجەرەکەی هوتێلەوە. بەڕاستی شتێکی تابڵێی مرۆڤانەیە. بە تیلەی چاو سەیری ئۆنام کرد لە کاتێکدا بە سۆزەوە سەیری دیمەنەکەی دەکرد و ئەم دیمەنەی گەلێ لە ئافرەتێکی بیست و حەوت ساڵە جاهێڵتر دەریدەخست. لەو کاتەوە کە خواستبووم شان بە شانی من بەناو گێژاودا هاتبوو. ئێستاش لە کاتێکا سەیری دیمەنی لەندەن دەکا و تیشکی ڕۆژ لەسەر قژە ڕەشەکەی بریقە دەداتەوە. بۆ یەکەم جار داوێک یان دوو داوی سپیم بەرچاو دەکەوێت هیچ قسەم نەکرد بەڵام کەوتی بەڕاستی لەندەنم بەلاوە دڵگیرە هەر ئەوەندە نەبوو لە خۆشەویستیدا پەلاماری بدەم و بیخۆم بیست ساڵە چاوم بە لەندەن نەکەوتووە ڕووبارەکە لەبەر چاوم وەکو مار بە پێش دەڕوا و پلە پلەکانی ڕۆخەکەی شێوەی ناشرینی ئەسلیان هەیە کە دیمەنەکەیان شێواندووە نیوەی منداڵیم لە ناو ستۆدی ڕەشە دوو کەڵاویە چۆڵەکانی دابردووەتە سەر لەگەڵ ئۆنادا پێکەوە لە مەدانی لەیستەر و پیکادیڵی دەگەڕین. ئێستا دیمەنەکەیان بە زەرەق و وەرەقی تەخلیتی ئەمریکایی و عربانەی خواردن و باڕی شیر فرۆشتن شێواوە. هەر کوڕی بێ شەبقە و کچی ئۆڤەر ئۆڵ لە بەرمان بە بەردەمدا تێپەر دەبوون. لە بیرمە چۆن خۆمان دەڕازاندەوە و ڕوومان دەکردە وێست ئەند و لەوێ بە دەستکێشی زەرد و گۆچانەوە دەسوڕاینەوە بەڵام ئەو دنیای ئێستا نەماوە و دنیایەکی تر لە جێواتوەتە کایەوە. چاوەکان شت بە شێوەیەکی تر دەبینن و دڵ بە لای شتی تردا دەچێ. پیاوان بە دەنگی جاز دەدەن لە پڕمەی گریان و شەڕ و شۆڕی ناو شەقام شێوەی جنسی بە خۆیەوە گرتووە. بەڕاستی دنیا لە گۆڕاندایە. پێکەوە سواری تاکسی بووین و. بەرەو کەندک تەن و ثری پاونەڵ ترێس تێمان تەقان. بەڵام خانووەکە چۆڵ و بۆ هەڵوەشاندنەوە ئامادەکرا بوو. لەبەردەمەو خانووەی سەرشەقامی کەندک تندا کە من و سێدنی لەگەڵ باوکمدا تێیدا دەژیاین، نەختی ڕاوەستا. گیروگرفتمان زۆر بوو. یەکەم دەرهێنانی پارەکەمان لە وڵاتە یەکگرتووەکان. ئەمە وای دەویست ئۆنا بچێتەوە بۆ کالیفۆرنیا و هەرچی لە قاسەکەماندا هەیە دەری بکا و بیهێنێتەوە. ئەم سەفەرەی دە ڕۆژی کێشا و کە هاتەوە بە درێژی باسی ڕووداوەکانی بۆ کردم. لە بانق، پاش وردبوونەوە و پرسیارکردن و ڕاوێژکاری نێوان خۆیان ئینجا دەرگای قاسەکەیان بۆ کردبووەوە. پاش ئەوەی پارەکەی دەرکردبوو یەکسەر چوو بوو بۆ ماڵەکەی بێڤەرلی هێڵزمان هەموو شتێک چۆن بەجێ هێڵرابووەکو خۆی مابەوە چاوی بەهێزی نۆکەرمان کەوتبوو ئەو پێیوتبوو کە پاش دەرچوونمان پیاوەکانی مەکتتەبی پشکنینی فیدراڵی دووجار هاتبوون بۆ ماڵ و لەبارەی منەوە بە درێژی پرسیاریان لێکردبوو کە پێیوتبوون من جگە لە ژیانی هێمن لەگەڵ ژن و مناڵەکانمە هیچی ترم نەبووە کەوتبوونە خێسەکردن لێی و لەبارەی جنسیە و ماوەی ژیانی لە ئەمریکاوە کەوتبوونە پرسیار لێی و داوای پاسپۆرتەکەیان کردبوو. زۆر دۆست و برادەر لێم دەپرسن بۆچی ڕقی ئەمریکام لە خۆم هەڵساندووە؟ ڕاستییەکەی، ئەو گوناهە گەورەیەی کە دراوەتە پاڵم ئەوە بوو، ئێستاش هەر ئەوەیە کە گوایە من لە ڕێ لادەرم. من هیچ دوژمنایەتییەکم لەگەڵ ئامانجەکانی دەستەی ئەمریکان لێنجندا نییە. وەکو پاراستنی مافی مرۆڤ و یارمەتیدانی کۆنە سەربازەکان و منداڵە دەستکورتەکانی چۆن کۆنە جەنگاوەرەکان کەشتی باش و مرۆڤانن بەڵام کە ئەندامانی ئەم دەستەیە لە ئامانجە ڕەواکانی خۆیان دەردەچن و لە ژێر پەردەی نیشتیمان پەروەریدا دەکەونە دەستدرێژی کردن بۆ سەر خەلکی تر بەوە قەوارەی سەرەکی حکوومەتی ئەمریکا پێشێل دەکەن ئەم سۆپەر نیشتیمان پەروەرانە لەوانەیە ببنە بنەمای ئەوەی ئەمریکا بکەن بە دەوڵەتێکی فاشیست دووەم من دژی لیژنەی چالاکیەکانی دژ بە ئەمریکا بوو ئەو لیژنەیە کە بوو بوو بە دەستێک بۆ خنکاندنی دەنگی هەر هاوڵاتیەکی ئەمریکایی کە بە ئامانەتەوە بیرڕای کەمایەتی دەردەبڕێ سێیەم، چونکە هەرگیز هەوڵم نەداوە ببم بە هاوڵاتیەکی ئەمریکایی لە کاتێکا دەیەها ئەمریکایی هەن کە لە ئینگلتەرە دەژیان و تا ئێستا هەرگیز هەوڵیان نەداوە ببن بە هاوڵاتیکی بەریتانیا و کەس پێی نەوتون بەرچاوتان کلیپیەوەیە. لایم لایت لە لەندەن لەلایەن سینەمای ئۆریۆنەوە حیجز کرابوو چونکە وەکو فلمە کۆمیدیەکانی ترم نەبوو زۆر نیگەران بووم خەڵکی چۆنی پێشوازی لێ دەکەن. بەر لە یەکەم نیشاندان کۆنفرانسێکی بچووکم بۆ ڕۆژنامەکان پێکهێنا. گێرە و کێشەی ئەو ماوەیە بە تەواوی لە فیلمەکە دووری خستبوومەوە، بۆیە بە باشی نەمتوانی لێی بدوێم و ئەمە کاری تێکردم. بەڵام وەکو هەندێ هەواڵنێری درۆ پیشە وتبوویان هەرگیز نەگریام، ئەگەر بشگریایم چی تێدا بوو؟ ئەگەر دانەر خۆی سۆزی دەروون بەرامبەر بە کارەکەی خۆی نەیرووژێنێ ئیتر ئەو کارە چۆن چۆن خەڵک دەورووژێنێ؟ ڕاستیەکەی من زۆرتر لە بینەران تام و چێژ لە کارەکانی خۆم وەردەگرم. شەوی یەکەمم بۆ خێر دانابوو، شازادە مارگرێتیش لەوێ بوو. ڕۆژی دوایی تر بۆ خەڵک بوو. ئەگەرچی ئەو قسە و باسەی لەبارەی فیلمەکەوە لە ڕۆژنامەکانا بڵاودەکرایەوە، تاوجۆشێکی ئەوتۆ و ورژێنەریان نەبوو، بەڵام فیلمەکە سەرکەوتنێکی تا بڵێی گەورەی بەدەستهێنا و ڕیکۆردی جیهانی شکاند و لەگەڵ ئەوەشا کە لە ئەمریکا بایکۆتە کرا لە هەموو فیلمەکانی ترم زیاتر داهاتیدا. بەر لەوەی لەندەن بەرەو پاریس بەجێ بهێڵین میوانی لۆرد سترابۆڵجی بووین لە کۆشکی لۆردەکاندا، لە تەنیشت هێربێرت مۆریسنەوە دانیشتبووم و زۆرم سەر لەوە سوڕما کە ئەم پیاوە لەگەڵ ئەوەشا کە سۆشیالیست بوو کەچی لایەنگری سیاسەتی بەرگری ئەتۆمی بوو پێم وت، ئێمە هەرچەند بۆمبای ئەتۆمی بەسەر یەکا کەڵەکە بکەین، وڵاتەکەمان هەمیشە بە ئاسانی دەپێکێ. چونکە ئەم تەنها دورگەیەکی بچووکە و پاش باران کە پەنگ کەڵکی لێ ناگرێ. من دڵنیام کە باشترین ستراتیژە بۆ سیاسەتی بەرگری بەریتانیا ئەوەیە وڵاتەکەمان هەمیشە بێلایەن بێ چونکە لە چەرخێکا کە تەنها ئەتۆم کاریگەرە من باوەڕ ناکەم بێلایەنی تەواو لەلایەن هیچ کەسێکەوە پێشێل بکرێت بەڵام قسەکان هەموو وەکو مێشێک بوون کە بە مناجوێی مستەر مۆریسندا بگیزێنێ. من سەرم سڕماوە چۆن پیاوی خوێندەوار دەبێ بە لایەنگری چەکی ئەتۆمی. لە جێگەیەکی تر چاوم بە لۆرد سالیسبۆری کەوت، ئەویش هەمان بیروڕای مۆریسنی لە مێشکدا بوو کە من ناڕەزایی خۆم لە سیاسەتی بەرگری ئەتۆمی دەردەبڕی، یەکجاری خۆم لە بەرچاوی جەنابی خست. ئالەم ساتەی مێژوودا بە باشی دەزانم بە کورتی باسی وەزعی جیهان بکەم بەو جۆرەی کە بۆی دەچم. ژیان ئەوەندە گران و گرێ و گۆڵاوی بووە و سەدەی بیستەم ئەوەندە کۆڵی گرانی پەیدا کردووە کە پیاو لە چوار لاوە گەمارۆ دراوە و لەبارەی سیاسی و زانستی و ئابووریەوە مەترسی بۆ پەیدا بووە و ناچار لەگەڵ ئەم بارودۆخە نوێیەدا خۆی بگونجێنێ و ببێ بە قوربانی یاسا و دەبێ و نابێی جۆراوجۆر. ئەم قاڵبە کە خۆمان بۆ خۆمان داڕشتووە لە ئاکامی لاوازی سایشی کولتۆریدا هاتووەتە دی. ئێمە کوێرانە بە هەردوو پێوە خۆمان خستووەتە ناو ناشرینی و ئاژاوەوە و تام و چێژی جوانیمان لەدەستداوە. هەستی ژیانمان لە دڵدا بەهۆی گەڕان بە شوێن قازانج و دەسەڵات و قەدەغەکاریدا بێتام بووە. خۆمان بۆ ئەم هێزانە بە جۆرێک شل کردووە کە بوونە بە ئەژدەها و لە گەردنمان ئاڵاون و بە ئامان و زەمان بەری نادەن. زانست کە بێ هەستی مەسئولیەت و بوە ئاواتی خراپ بەکاردەهێنرێت جۆرە چەکی ئەوتۆ وێرانکەری داوەتە دەستی میلیتاریستەکانەوە کە چارەنوسی هەموو گیانلەبەرێکی سەر ئەم زەمینەی خستۆتە ناو لەپی ئەوانەوە. ئەم هێزە گەورەیەی کە خراوەتە دەستی هەندێ پیاوەوە کە لە باری هەستی مەسئولیەت و توانای بیر و هۆشەوە ئەگەر نەڵێم لاوازن دەبێ بڵێم جێی گومانن دەتوانێ بە شەڕێک هەرچی ژیانی سەر ڕووی زەوی هەیە لە ناوی بەرێ کەچی ئێمە بێ ئەوەی لەمە ئاگاداربین کۆرانە هەر مل دەنێین ئادەمیزاد زیندەوەرێکە کە کۆمەڵێ غەریزەی سەرەتایی مانی تێدایە، هەر لەبەر ئەمەش زیرەکی و بلیمەتی لە پێشدا تێیدا پەرەی سەندووە و پوختە بووە، ئینجا نەفسیەتی، بۆیە پێشکەوتنی زانستی گەلە لە ڕەفتاری ئەخلاقی پێشکەوتووترە. لە ڕەوتی پێشکەوتنی مرۆڤایەتیدا خۆشەویستیی خەڵکی تر زۆر بەجێماوە و بەدوای زانستدا هەر لە ساتمەدان و. کەوتن و هەڵسانەوەدایە و تەنها هێزی وەزع و بارودۆخەکەت جار جار ڕێگای دەرکەوتن و کەوتنە کاری بۆ خۆش دەکا. هەژاری، بە خێرخوازی و خەڵک خواهی حکوومەتەکان کەم نەبۆتەوە بەڵکوو هێزەکانی ماتریالیزمی دیالیکتیکی کەمی کردۆتەوە. هەروەکوو کار لێڵ وتی، ڕزگاری جیهان لە لایەن ئەو خەڵکەوە تێتە دی کە بیر دەکەنەوە. بەڵام بۆ ئەمەی ئەم تاوانە بێتە دی دەبێ ئادەمیزاد بخرێتە وەزعی پڕ مەترسییەوە. بەم جۆرە کە ئەتۆم دەتەقێنرێتەوە، ئەو ناچار دەکرێت خۆی بکوتێتە قوژبنێکەوە و بکەوێتە بیرکردنەوە و ئەو کاتە سەرپشکە لە نێوان دوو شتدا، یان خۆی بە دەستی خۆی ماڵوێران بکا، یان وریای ڕەفتاری خۆی بێ. واتە هێز و تەوژمی زانست، وای لێ دەکا بڕیار لەسەر ئەمە بدات و لە ژێر ئەم وەزعەدا وەکوو من بۆی دەچم، هەستی خەڵکخوازی دەبزوێ و ئارەزووی خێرخوازانەی بەرامبەر بە مرۆڤایەتی سەردەکەوێ.